منداڵێک هەبوو هەمیشە خەونی بەوەوە دەبینی ڕۆژێک لە ڕۆژان دەبێتە کەسێکی گرینگ، دەبێتە بەڕێوبەری گشتی یەکێک لە میوانخانە گشتیەکان. هەمیشە ئەم خەونەی لە بەردەم هەموواندا دووپات دەکردەوە و کەس وڵامی نەدەدایەوە و کەس لەگەڵ خەونەکانیدا نەبوو. بەڵکو پێیان دەگوت ئەو قسانە بێمانان، دوورن لە ڕاستی. هەستی بە بێ ئومێد بوون دەکرد و دەوروبەرەکەشی ورەیان دەڕوخاند کاتێک ئەمەی دووپات کردەوە و هاوڕێکانی لە قوتابخانە گاڵتەیان پێدەکرد و هەمیشە ئامۆژگاریان دەکرد تکایە واقعی بە وهای لێهات وەختە بوو بە تەواوی هیوا لە دەست بدات ئیدی باسی خەونەکەی نەدەکرد منداڵەکە گەورە بوو بووە لاوێک لە دەرونی خۆیدا بڕیاریدا لە بواری میوانخانەدا بخوێنێ خوێندنی تەواو کرد ژیانی هاوسەرەتی پێکەوە ناو بە لێوانی لە ئومێد و هیواوە کۆچی کرد بۆ کەنەدا زۆر ئاستەنگ و کێشە و ناڕەحەتی ڕوبەڕووی بوونەوە هەمیشە پێی دەگوترا کە ئەو هەرگیز بە ئامانجەکەی ناگا کە لەگەڵ ئەو خەونەیدا دەژیا و بیری لێ دەکردەوە لە ناخی خۆیدا دەیگوت ئەزمون و زانیاری و سامانیشم نییە ناتوانم بە زمانی ئەم وڵاتە بدوێم و هیچ پەیوەندێکم لەگەڵ خەڵکانی ئێرەدا نییە و بڕوانامەکەشم لە کەنەدا دامپێنراو نییە ئیدی وردە وردە دەنجێک لە ناخیدا پێی دەگوت واز لەم مەسلەی زینت بێنە و دەست بە کارێکی دیکە بکە پرسیاری لە خۆی دەکرد دەربارەی ئەو هۆی وەها لە یەکێک لە خاوەنکارەکان دەکات سەرڕای ئەم بارودۆخەشی کەچی هەر چاودێری و هاوکاری دەکات گوێی لە ناخی خۆی بوو دەیگوت هەرگیز ناگەمە ئەو ئامانجانەی خەونی پێوە دەبینم ناتوانم ئامانجەکەم بەدەست بێنم تووشی شەکەتی و شەپرزەیی و ئازاری زۆر بوو ئیدی نەیدەزانی چۆن هەڵسوکەوت بکە ئەگەر بگەڕێتەوە وڵات هەمووان گاڵتەی پێ دەکەن گەر لە کەنەداش بمێنێتەوە دەرفەتی سەرکەوتنی زۆر کەم و لاوازە لە نێو گێژاوی ئەم هەموو سەلبیاتانەی دەوریانداوە و سەرباری بوونی ئەو فاکتەرانەی کە بۆ تێکشکان و لە ناوبردنی خەونەکان هەر خەونێک بێت بەس بوون بەڵام هێزێکی گەورەی پڕ لە ئارەزووی سەرکەوتن و بەرەنگاری سرجەم ئەم بارودۆخە قورسانەی دەوریاندا بوو لە ناخیەوە دەرچوو لەگەڵ ئەوەی خەونەکەی لەوەدا کوردەبەوە کە بێتە بەڕێوبەری گشتی یەکێک لە میوانخانە گەورەکان بەڵام پلیکانەی سەرکەوتنی بەشۆردنی قاپ و قاچاق دەست پێ کرد. وروژێنەری ئەم هێزە لەوەوە بوو کە جارێک لە خەویدا باوکی بینی کە ئەو کات کۆچی دوایی کردبوو پێی گوت بیرت بێت ئین اللهە لا یغیر ما بقومین حتى یغیر و ما بئەنفوسهم ئەمە بووە ساتی بێداربوونەوەیکی گەورە بۆی و ئەقلی ناوەکی نائگاهیشی دووپاتی دەکردەوە من دەتوانم ئەو کارە بکەم ئەگەر کەسێکی دیکە بتوانێت پێی هەڵسێت منیش دەتوانم ئەوەتە تۆماس ئەدیسۆن پتر لە نۆ هەزار و نۆ سەد و نۆ جار بێوەر بوو، بێتاقەت بوو، بەڵام هەر بەردەوام بوو لەو کارەی کە بڕوای تەواو و قووڵی هەبوو دەتوانێت بە ئەنجامێکی سەرکەوتووی بگەیەنێت. واڵت دیزنی حەوت جار مایەپووچ بوو، هێنری فۆرد شەش جار مایەپووچ بوو، بەڵام هەر بەردەوام بوون تا خەونەکانیان بەدی هێنا. بە هەمان شێوە منیش دەتوانم خەونەکەم بەدی بێنم و سەرکەوتوو بم. ئەو زۆر پەرۆش بوو. شێوازێکی نوێی خۆڵقاند بۆ گفتوگۆکردن لەگەڵ دەروونیدا بە بڕواگەلێکی نوێ لە بری ئەوەی بڵێ من مایە پوچم بیری کەوتەوە کە ساندرز و فۆرد و هۆندا ئەوانیش مایە پوچ بوون زۆرێک لە مرۆڤە مەزنەکانیش پێش ئەوەی سەر بکەون هەرمایە پوچ بوون ئەو بڕوایی کە بڕوانامەکانی داپێراو نین بووە ئەوە کە من لێرە لە کەنەدا زیاتر زیاتر دەخوێنم خوێندنی تەواو کرد و دبلۆمی لە بەڕێوەبرنی میوانخانەکان دەبەدەسێنا ئەو بڕوای کە من لێرە بیانی و نامۆم بووە نە ڕەچەڵەک و نە ڕەنگ و نە ڕەگەزم نابنە ڕێگر لە بەردەم بەدی هاتنی ئامانجەکانمدا مادام بڕوام بە خۆم و تواناکانم هەیە تێڕوانینی بەرامبەر بە شتەکان لە گرژی و مۆنیەوە گۆڕا بۆ خەندە لە ڕەشببینیەوە بۆ گەشببینی هەستەکانیشی لە سلبیەوە گۆڕان بۆ ئیجابی لە دوای ئەوەی تووشی برینی گەدە بووبوو تەندروستی باش بوو وزەشی گەورە و کارا بوو بە لێبڕان و تێکۆشانەوە لە کار و خوێندن بەردەوام بوو تا ساڵی 1970دا کارەکەی لە دەستدا و لە پڕ خۆی بە بێکاری بینیەوە و هیچ هۆکارێکی بژێوی نەبوو هەر لەو کاتەدا خێزانەکەی لە نەخۆشخانەی منداڵان کەوتبوو لەبەر لە دایکبوونی هەردوو کچە هاوزاکەی هاوسەرەکەی لە دۆخی توندی پەکەوتەی و لاوازیدا بوو ماوەی دوو هەفتە لە نەخۆشخانە مایەوە لەو کاتەدا ئەو هەر خۆی گرنگی بە سەرپەرشتی و پەروەردەی منداڵەکانی ددا و چاودێری دەکردن دراوەکەمەکەشی تەنها بەشی کڕینی خواردنی ئەوانی دەکرد کارێکی سادەی دۆزیەوە وەک یاریدەدەری گارسۆن لە چێشخانەیەکی بچکۆڵەدا کاری دەکرد دڵکارانە لە کارەکەی بەردەوام بوو تا بژێوی خێزانەکەی دابین بکات دوای دەرچوونی هاوسەرەکەی لە نەخۆشخانە پێویستی بە ماوەیەکی درێژ هەبوو بۆ بوژانەوە و پشوو سوپاس بۆ خوا لە چەند لایەنێکی میریەوە یارمەتی پێگەیشت بەوەی پسپۆڕێکی چاودێری ماڵیان بۆ نار تا لە کاروباری هاوزاکان و دایکیاندا هاوکاریان بکات لە کارکردنی لە چێشخانەدا بەردەوام بوو لە کاتژمێر نۆی بەیانی تا سێی پاشنیوەڕۆ هەموو ئەوە بۆ دابینکردنی بژێوی ڕۆژانە بوو لە زانکۆی کۆنکۆردیا ناوی خۆی تۆمار کرد بە مەبەستی بەدەستێنانی دبلۆم لە بواری بەڕێوەبردندا شەوانیش لە چێشخانەیەکی دیکەدا کاری دەکرد ماوەی ساڵێک بەو حاڵەمایەوە لەو ماوەیەدا لە کارێکەوە بۆ کارێکی بەرزتر دەچوو دوای چەند ساڵێک لە گواستنەوە لە جێگایەکەوە بۆ جێگایەکی دیکە لە ساڵی 1970دا بووە بەڕێوبەری گشتی میوانخانەیەک تیمێکی کاری پێکێنا و ڕاهێنانی پێدەکردن تا میوانخانەکە گەیشتە پلەیەکی بەرزی سەرکەوتن هەمیشە پەرۆشی باشترکردنی خۆی بوو بۆیە لێ پرسراوێتی کارێکی باشتری وەرگرت لە میوانخانەیەکی گەورەتردا بەنامەنێری پەیوەندی کرد بە ژمارەیەک خولی خوێندنەوە و خەڵاتی نێودەوڵەتی لە ئەمریکا وەرگرت و وەک باشترین خوێندکار لە خوێندنی ناوماڵدا لە دەمەدەمی ئەوەدا کە هەستی دەکرد ئیدی وەختە خەونەکانی بێنەدی لە پڕ شتێک ڕوویدا هەرگیز بە بیریدا نەهاتبوو. خاوەنانی میوانخانەکە بڕیاری داخستنی میوانخانەکەیاندا ئەمیش کارەکەی لەدەستدا تەنانەت دەست بەجێ ئەو ئۆتومبیلەشیان لێسەندەوە کە بۆ کاروبارەکانی بەکاری دەهێنا ئەو ڕۆژە بە تاکسی بۆ ماڵەوە گەڕایەوە دۆخێکی ناهەموار و ناخۆشی هەبوو کار و دەرامەتی لەدەستدا ئەو کەسانەش خۆیان لێ دوورخستەوە کە گومانی دەکرد هاوڕێی بن بە کورتی هەموو شتێکی لەدەستدا ئەو کاتە سرجەم ئەو فاکتەرانە لە دەوریاندا بوو کە هەستی بەختڕەشی تێدا بخڵقێنن هەستی بە بێزاری دەکرد تەنانەت لە خۆشی لە نێو ئەم گێژاوی خەوزڕان و ئازار و بەهدەرچوونی ئەو هەوڵانەی بۆ بەرەو باشتربردننی بارودۆخی دابوونی جارێکی دیکە وتەکەی باوکی وەیات هاتەوە کە هەمیشە دووپاتی دەکردەوە دەیگوت کوڕەکەم ئەگەر خوا دەرگایەک دابخات هەمیشە دەرگایەکی دیکە دەکاتەوە لەو کاتەدا لە خۆی پرسی پێویستە لە حاڵێکی لەم جۆرەدا چی بکرێ چۆن دەتوانرێ ئەم بارە لە سەلبیەوە بگۆڕدرێ بۆ ئیجابی لە سەرچاوە تایبەتەکانی خۆی گەڕا گەڕایەوە بۆ ئەو بیرانەی کە هەر کاتێک بە خەیاڵیدا بەهاتنایە تۆماری دەکردن بینی کۆمەڵە بیرێکی نایاب و تەواون بۆ ئەوەی ببنە یاب بابەتی کتێبێک یارمەتی زۆر لە خەڵک بدات دەست بەجێ دەستی کرد بە دانانی یەکەمین کتێبی خۆی زۆر لە خانەکانی بڵاوکردنەوە بڵاوکردنەوەی ئەم کتێبیان ڕەت کردەوە بڕیاریدا بە پاشەکەوتە سادەکەی خۆی چاپ و بڵاوی بکاتەوە نزیکەی 5هزار دانە لەم کتێبە لە ماوەی سێ مانگدا فرۆشران دەستی کرد بەوانەوتنەوە و دانانی کتێبی زیاتر ئێستا لە هەر کا زیاتر سەرکەوتووە لە ژیانیدا چەند کتێبێکی داناوە و فراوانترین بڵاوبوونەوەیان لە جیهاندا هەیە کۆمەڵێک هاوڕێی هەیە دەکرێت بە هاوڕێی ڕاستەقینە هەژمار بکرێن بازنەی زانیاری لەسەر ئاستی جیهانی فراوان بووە شێوازەکانیشی لە گەورەترین کۆمپانیەکانی جیهاندا بەکاردەهێنرێن ڕەنگە بپرسیت من چۆن ئەو هەموو زانیاریە وردەم لەبارەی ئەو کەسەوە هەیە وەڵامەکەی سوک و ئاسانە چونکە من خۆم ئەو کەسم من ئێستا لە خەونەکانمدا دەژیم خێزانەکەم و هەردوو منداڵەکەم هاوبەشیم دەکەن وانەی ئەو بنەمایانە دەڵێمەوە کە بۆ هەر مرۆڤێک پێویستن کە دەخوازێ بەرەو باشتر بوون بڕوا و خەونەکانی بەدی بهێنێ ئەویش بە پێشکەشکردنی پوختەی ئەزمون و لێکۆڵینەوە زۆر و بڵاوەکانم گوشراوی گەشتم لە تەختیانەوە بۆ لووتکەی سەرکەوتن و دەواازەی بەجێهێنان و دەستکەوتەکان هەنووکە بالێت بپرسم هیچ کاتێک گوێت لێ بووە کەسێک بڵێ کەسە سەرکەوتوەکان شانس و بەختیان هەیە ئەم قسەی تا ڕادەیەک ڕاستە چونکە مرۆڤە سەرکەوتوەکان بەڕاستی بەختێکی باش و گەورەیان هەیە بەڵام ئەوان خۆیان ئەو بەختیان بۆ خۆیان دروست کردووە دڵکارانەوە بە تێکۆشانەوە کار دەکەن ئاستی ئەدایان بەرزە لە بوارەکەیاندا باش و باشتر دەبن و بە ئارامگری و کۆڵنەدان و ڕێکسازی جیا دەکرێنەوە سەرڕای ئەوەی کە زیاتر لە کەسێکی سادە خۆیان دەخەنە نێو مەترسی و سەرکێشیەوە لە هەڵەکانیانەوە فێر دەبن کۆی هەموو ئەمانە ڕاڤەی ئەو وتەیە دەکەن کە ئەوان شانس و بەختی گەورە و باشیان هەیە گەر بڕیارت دا و دڵنیا بوویت تۆ شیاویت بۆ سەرکەوتن لەم کتێبەدا هاوڕێم بە بۆ زانین و ناسینی دەکلیلەکەی سەرکەوتن کە من خۆم لەگەڵیاندا ژیاوم و لە گەشتێکی درێژ لە تێکۆشان و کۆڵنەدان و فێربوون بەرەو باشترچوونی بەردەوامدا فێریان